هەژاری موکریانی کاتێک بەسەرهاتی ژیانی خۆی دەگەڕێتەوە لە بەشی پێشودا باسی بەسەرهاتی ژیانی ئەومان کرد لەگەڵ قانیعدا پاشان دێتە سەر بەسەرهاتی ژیانی خۆی لەگەڵ فاق بێکەس و پیرەمێرد ئەو دەنووسێ فایق بێکەسی شاعیر زەلامێکی ورگن بوو ملی نەبوو ئاویان بە کوندە لە عەربەتەوە دەهێنا بۆ خواردنەوە و مەشکە، حیسابم کردبوو کاروانە ئاوێک لە سەعاتێکی پتر دەخایەن، شێخ هەڵیپێچان کە سەد دینار پووشانم بدەنێ، هەرچەند ژن گریان و پیاو هاواریان کرد کە نە پووڵمان بۆ هەڵدەسووڕێ نە پووشانەکەش ئەوەندە دەکا، قامچی نۆکەران وەکارکەوت و سەد دینار کۆ کرایەوە و شەو گۆشتمەڕی برژاو خورا و هاتینەوە. پێم وت، یا شێخ، ئەو سەد دینارەت چۆن وا بەپەلە و بۆچی ئەستاند؟ وەڵامی دایەوە و وتی، کاکە! عەلی کەمال بەگی بەغدایی هاتووەتە سولەیمانی و دەعوەتی دەکەم. زۆر کەسی دەگەڵ عەلی کەمال بانگ کردبوو. فایەق بێکەس هات. هەر لە دەرگا بوو گوتیان ئەو سەگبابە مەجلیسەکە پیس دەکا. من لە پشت دەرگاوە لە مەجلیسەکەم دەڕوانی کە نەبینرێم. داوای شیعریان لە فایەق کرد. لای لایەکەی خۆی خوێندەوە. لەپڕ دەگەڵ ڕەفیق چالاک کێشەیان لێ پەیدا بوو. ملیان لە شەڕە جوێن نا. ئەو هەموو مامۆستا و ئەفەندیە ماقوڵانە لەسەر چالاکیان دەکردەوە. کەجلکی جوانتر و بەدیمان ڕێک و پێکتر بوو. نۆکەران فایەقیان بە پاڵە پستۆ وەدەرنا. وەک دەشزانین لە مەرگی فایەق بێکەسدا هەر ئەوانەی دەستیان نەدەچووە گیرفانیان کە لێفەیەکی بۆ بکڕن بە هەزاران دیناریان لە سەرە خۆشیەکەیدا خەرج کرد. پیرەمێردیش هەر وەتر. ئێستاش هەر بۆی دەنووسن، پیرەمێردی نەمر. جارێک لە مەجەللەی هەولێردا مەقالێکم نووسی کە لە دووکانێکی بەغدا چەقەڵێکی مۆمیای کراو دیت لە بنی نووسرابوو نرخی بیست و پێنج دینارە، مات مام، خوایە دەبێ ئەو چەقەڵە شاعیر بووبێ یان خزمایەتی دەگەڵ شاعیر هەبێ، پەنجا چەقەڵ بە زیندوویی کەس بە فلسێکی ناکڕێ، بە مردووی نرخی بیست و پێنج هەزار فلسە، مورادیشم هەر شاعیرانی کوردستان وەک مەلا مارف و قانع و فایەق و پیرەمێرد و جگە لەوان بوو. پیرەمێرد چاپخانەی خۆی هەبوو، لە ماڵی دنیاش ناساز نەبوو، هەموو ساڵان جێژنی نەورۆزی لە گردی مامەیارە دەگرت و لاوی کۆ دەکردنەوە و شیعر و وتاری تێدا دەگوترا و داوەتی جێژنە دەگیرا. کە کومونیستی پەرەیسەند نەیانهێشت نەورۆز بگرێ. مەقالێکی زۆر جوانی نووسیبوو، ئەوەم لە بیر ماوە کە لە پاش باسێکی جوانی نەورۆز نووسیبووی، بەڵام ئەمساڵ لە سایەی حیزبێ حیزبابەوە نەورۆزەکەمان لێ تاڵ بوو. زۆر کەس بە دایمی هاتوچۆی ماڵی شێخیان دەکرد، لەوانە دوو لاوی برا و زۆر نۆجەوان و جوان چاک بوون کە شێخ زۆری خۆش دەویستن و بە گفتی سەعدی سەر و سڕێکی دەگەڵیان هەبوو، زۆر شتی تری پشتی پەردەشمان دەبیستەوە کە باسیان شیاوی گێڕانەوە نییە. خاوەن هوتێل پرسی قاپی کێ؟ ئەویش وتی قاپی ئێرانیەکان وشەی ئێرانی لە قزلجی بوو بە ئیسرائیل وتی ئەوە جاسوسە و بەگرتمان دەدا خاوەن ئوتێلەکەش وتی کاکە هەرکەس عرب نەبێ بە ئێرانی ناوی دەبن ئەم هەتیوە پیسە چوزانی جاسوس و ماسوس چییە هەرچی کردی دەگەڵی نەڕۆیشتم کە جێگە بگۆڕین و ئەو شەوە خەوی لێ نەکەوت لە زمانی ڕەزاخاندا کە چەند هاودڵێکی کورد بوون و دڵی خۆمان دەداوە، باس باسی عەلی کەماڵ بوو کە دەمانبیست شەوانە سەر لە ئوتێلی بەغدا ئەدا، هەر کوردێکی دەستکەوێ یاریدەی ئەدا و هێندە هێندە کوردپەروەرە، بە دڵی خۆشەوە نامەی شێخمان هەڵگرت و دەفتەری کەماڵ بەگ بگرە و هاتم. زەلامێکی چاو هەڵپزاوی سوورە زرتە بوو، نامەی وەرگرت، بەر لەوە بیخوێنێتەوە، بە تاڵیەوە وتی، دەستم لێ هەڵناگرن بابە من پۆڵم لە کوێ بوو بیدەم بەو خەڵکە بۆ ناڕۆنەوە بۆ سلێمانی گوتم جەناب نامەکەت نەخوێندوەتەوە ئێمە سوالکەر نین نووسراوە کارمان پێ بسپێری خوێندیەوە وتی ناوێرم کارتان بدەمێ ئێوە خەتەرن خەتەر بۆ خۆتان کار پەیداکەن من دەتوانم سێ دینارتان بدەمێ و هەر ئەوەندە. منیش وتم، جەناب، سێ دیناریش مەدە و خودا حافیز. بەڵام نابێ جوانان بشکێنین، عەلی کەمال کۆنە ئەفسەری عوسمانی مودیری ئەمنییەتی عێراق بووە، دەستی کردووە بە تیجارەت، بووەتە ملیۆنێر، زۆر یاریدەی حیزب و کۆمەڵانی ئازادیخوازی کورد کردووە، پوڵی بۆ شۆڕشی مەلا مستەفا نردووە و زۆر دۆستی بووە لە هەموو دەورانی پەرلەمانی عێراقدا وەکیلی سولەیمانە بووە مڵکی زۆری لە دەوری شاری کووت دەبەر دەستدا بوو. هەموو ساڵێک منداڵی فەقیری سولەیمانی بە جلک و کاغەز و قەڵەمی عەلی کەمال خوێندوویانە، منداڵی فەقیری شاری کووتیش ئەگەرچی کورد نەبوون هەروەتر، ئەمە هەولێر و کۆ و کەرکووک و شارەکانی کوردنشینی عێراق لەو خێراتە بێبەش بوون، پیاوێک بوو دەیزانی دەوڵەمەند دەبێ چ بکا و عەرەب گوتەنی، لە کوێوە شان دەخورێ، لە سولەیمانییە هەڵیدەبژێرن، لە کووت لە کێشەی موڵکدا یاریدەی ئەدەن و قازانجی دوو سەرەیە، مانگی دە دیناری داوە بە گۆڤاری گەلاوێژ بەو شەرتە هەموو ژمارەیەک شتێکی دەربارەی پیاوەتی عەلی کەمال تیا بێ، بەڵام دوو ڕووتەی لێقەوماوی بەرماوی شۆڕشی فەوتاوی قازی محەممەد و بەرزانی وەک قزڵجی و من هەرچی دەگەڵیان بکرێ بە فیڕۆ دەڕوا و هەرگیز خێر ناداتەوە، بەڵام دیسان ئیدارە تەبلیغاتەکەی بڵاویان کردبۆوە کە دوو کوردی ئێرانی لێقەوماو هاتنە لای کەماڵ بەگ، بڕیاری دا هەر مانگییەکی پێنج دیناریان بداتێ، پیاوەتی ئاوا دەبێ. پەنامان بە مام و ئامۆزای قزڵجی برد، ئامۆزاکەی جەمەنانێکی داینێ. مامیشی نسحەتی کردین ببینە واکسی لە بەغدا و ئیتر نەماندیتنەوە. با بۆخۆمان حەولی کار بدەین ئوتێل دەری نەدەهێنا بەجێمان هێشت کۆنە خانێک هەبوو بەناوی، منزل السرور، چەند وەتاغێکی شڕ و شەوێقی تێدا بوو وەتاغێکمان مانگی بە دینارێک گرت دوو تەختی هەرزانی نووستن مەنجەڵێکی ئەلەمنیۆم دوو قاپ و کەوچکێک، هەر لە بەیانیەوە تا نیوەڕۆ لە پاش نیوەڕۆ تا ئێوارێ سەر لەبەری جادە و بازارم دەپێوە بەبەر هەموو دوکانانەوە ڕادەوەستام بە ملکەچیەوە دەمپرسی شغڵ ماکو پیرەمێردێکی بێکەس بوو، خۆی بە خودا ئەزانی، ئەوەشمان بەوەدا بۆ دەرکەوت کە هەمیشە قورئانی دەخوێند، جار جار سەرێکی بۆ با ئەدا، لیچی لێ هەڵدەقورچان، لەبەر خۆیەوە بە بۆڵەبۆڵ دەیگوو، باوابێ! دەمانپرسی، ها! ساڵح ئەفەندی؟ دەیگووت، لەبیرم نییە من وام گوتبێ، بەغەڵەتیان نووسیوە، بەڵام دەسەڵات چییە؟ خانەکە هەر ئەو چەند وەتاغە شڕە نەبوو، شەوانە پتر لە سەد کەس پیاوی بێجێگە دە حەسارەکەیدا دەنووستن، شەوی بە بیست فلس، ئاویش لە بوشکە دەکرا و بە دەستوندە دەماندرایە. دوکانێکی کابرایەکی جوولەکەی منەشێ ناویان نیشاندام کە خزمەتکار بۆ ماڵان دەگرێ، پەنام پێ برد، گوتی نە دەتناسم، نە زمان دەزانی، ئەگەر هەر بتزانیبا قاوەی تاڵیش دروست کەی شتێک بوو، کاری تۆم نییە بەیانیەک بە قەرپوهۆڕی پێکەنینی قزلجیوە خەبەر هاتم پێم وت ئەرێ کاکەوە خێرە وتی خەونم دیوە کابراەک لە خەوما گوتی بۆ ناسنە مەرقەدی غەوس بۆ کار بپارێنەوە قزلجیە کە بە ئۆمری خۆی عقیدی بەشتانە نەبوو لەو ناچاریەدا تەواو دڵگەرمی خەونەکەی بوو چوینە زیارەتی غەوس و پاڕینەوە بەهرەی نەدا وتم، برا گیان وا بکە ڕۆژێ دوو نانی وشکم بداتێ قەبووڵمە، وتی، ناتداتێ. بۆ خۆی کوڕە دەوڵەمەندێکی زۆر زل بوو، ئەوەندەی دەخۆ ڕا نەدەدی، بەڵێ من دوو نانەکە دابین دەکەم، ئەو کارەشم بە نسیب نەبوو. زۆر لە مێژ بوو شتێکی چەورمان نەخواردبوو، شەوێک کە بە خیاباندا دەگەڕاین، دیتمان قاشە باینجانی ڕەش سوور دەکەنەوە، هێندێکمان کڕی و دە کەغەزمانەوە پێچاو هاتینەوە ماڵ، ئەویش وتی دە فلس بۆ هەریەکیان وەڵا ئێمەش لە وەڵامدا وتمان هەی ماڵت ئاوا یەخەی کراسی وەرگێڕا دڕاوی لای ژوورەوەشی پی نەکرد دەبەرمان کردەوە بیست فلسمان دەرێنا وتی هیچم ناوێ بەو شەرتەی هەر کارێکی واتان هەبوو بێنەوە لام من عکسی جوانی خۆم لە ئێوەدا دیت ئێمەش وتمان چۆن وتی، لە نەجەف هاتمە بەغدا کار بکەم. دورمانی بە دەستم دەزانی. یەک فلسم لە گیرفاندا نەبوو. خودایە لە کوێ بنووم، نان چۆن پەیدا بکەم؟ پاش نوێژ بوو. بە بازاڕی ئەحمەدیدا بە خەیاتانەوە دەگەڕام. بە دوگمە و دڕا و درونەوە بیست فلسم پەیدا کرد. چوومە مزگەوتی ئەحمەدی. لەسەر حەسیری بەرهێوان بەردە مۆرەم دانا نوێژ بکەم. مجێور هات بەردە مۆرەکەی فڕێدا و بە پاڵەپەستۆ دەری کردم بەلای مزگەوت بەزەیی پێم داهات خۆی لە مجێور تۆڕە کرد وتی کوڕم بڕۆ نوێژی خۆت بکە ئەگەر جێگەی خەویشت نییە شەوانە لە حەساری مزگەوت بخەوە ئیدی ڕۆژانە دەچوومە کار پەیداکردن و پاش ئەسر دەهاتمەوە حەوشی مزگەوت پاش ئەسر کە مزگەوت چۆڵ دەبوو، چارەگە قاڵبێکم سەهۆڵ بە بیست و پێنج فلس دەکڕی و دەمخستە کوپەی ئاو خواردنەوە و کەس نەیدەزانی منم. ڕۆژێ سەهۆڵم خستە کوپە، مەلا خۆی لێ گرتبووم، دیتی من ئەو کارە دەکەم. لە پاش جەماعەتی نوێژی شێوان گوتی، ئێوە چەند ساڵە لەم مزگەوتە نوێژ ئەکەن، قەت دەستتان بۆ گیرفانتان نەچووە سەهۆڵ بکڕن، ئەم کابرا غەریبە نەجەفییە کە لە حەسار دەنوێ سەهۆڵای و بۆ ئێوە ساز کردووە. ئیتر لەوساوە لەبەر هەیوانی مزگەوت لەسەر حەسیر دەنوستم جا ئێستا ڕەنگە ئێوە بە فەقیرم بزانن نەخێر ئەم دوکانم هەیە خانوبەرەشم لە شارۆچکەی وەشاش کڕیوە ژن و مناڵیشم هەیە و زۆر سازم بەڵام ئێوە ئەو ڕۆژانەتان بیرخستمەوە ئیتر لەو ساوە تاو ببووە دۆستمان و ئەگەر لە هەفتەدا جارێک سەرمان نەدابا گلەی لێکردین جارێکی تر حەمە سەعید وتی ئەگەر عەنباری دەکەن کارم بۆ دیتونەوە دیارە عەنباری یانی عەنبارداری و زۆر کارێکی چاکە. بەڵێ زۆر مەمنونین. بردنیە لای تاجرێک. تاجر تەلەفونی کرد و ئادرێسێکی داینێ کە بچین لای ڕەشید جەودەت عەنباری بکەین. چەند ئۆتۆبۆسێکمان گۆڕی و نزیکەی چوار کیلۆمەتر بە جادەی خاکیدا بە پیادە ڕۆیشتین. گەیشتینە کارخانەیەکی سەهۆڵ و خۆمان ناساند کە ئێمەین تەلەفونمان بۆ کراوە. ڕەشیدی خاوەنی کارگە کوردێک بوو، قەدەرێک ڕوانییە سەر و سکوتمان و سەرێکی ڕاوەشاند و گوتی، برا، ئەم باڵی سەهۆڵبارکردن کاری ئێوە نییە، وەرن. بردینییە سەیری حەمباڵەکان، لە ناو قوڕ و تەڕیدا تلی سابوونەوە، هەموو زەردی ڕەنگ تڵخی بە کۆخە کۆخ، وتی، هەر سەعاتێ دەبێ کامیۆنێک بار کەن، شەو ڕۆژ هیچیان لە بیست دەقیقە پتر ئیستراحەت ناکەن، هیچ کارگەرێک دوو مانگ بەرگە ناگرێ و دەمرێ و ی دیکە پەیدا دەکەم من دڵم بڕوا نادا ئێوە بکوژم. من حیرس گرتمی و گوتم، هەرچەند عەمباریم بە عەمبارداری دەزانی بەڵام ئەو حەماڵیەش دەکەم، کابرا قبوڵی نەکرد و بەو رێگە دوورەدا هەناسە سارد گەڕاینەوە. گوتیان جولەکێکی سابڵاغی دەڵاڵی بازاڕە و لە خانێکە، چوومە لای و دەردی بێکاریم لەلا هەڵڕشت، گوتی، سابڵاغیت؟ وتم بەڵێ. وتی دەبچوە لای منەشێ بڵێ یەرمیا لاوی ناردومی منیش وتم چوومە لای منەشێ جوابی کردم ئەویش وتی ئەو جاریش بچۆ منەشێ کە زانی یەرمیا ڕایسپاردم گوتی ئەمڕۆ 23 سەری مانگ وەرە کارت بۆ پەیداکەم خەبەرەکەم بۆ یەرمیا هێنایەوە ئەویش وتی باشە ڕاوەستە منیش وتم کوڕە چۆن حەوت ڕۆژ ڕاوەستم هەر ئێستا ئەوە لە برسان قوڕەی زگمە چوار فلس شک نابەم بیدەم بە نانێک وتی من خواردنت ئەدەمێ منیش وتم خوا بدهێڵێ بەڵام بڕیارم داوە لە ڕەنجی شانی خۆم نەبێ نانی کەس نەخۆم هەرچی کردی و کراندی فایدەی نەبوو پۆڵی دەرێ نابمدا تێ نەمویست وتی دەسا بچۆ مرقەدی غەوز حوسێنی کەڕەناچی ببینە و بڵێ یەرمیا ناردومی کارم بدەیە کابرایەکی ڕیشسپی لیباسی عربی لە حەساری دیوەخانی نەقیبی غەوز لەسەر کورسیەک بەرامبەر بە قاوەجاغ ئازیزان و خۆشەویستان لێرەدا هاتیە کۆتایی بەشی نۆزدەیەمی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکوریانی تا بەشێکی تر هەمولایەکتان بەختەوەربژین